هیچ ئوممەتێکی دیکەی نەبەخشیوە ئێمە ئومەتێکین پەروەردگارمان دەفەرمێت کنتم خەیرە ئومە پەروەردگارمان شاهێدی باشترین ئومەتی بۆ داوین کە هەمیشە لە خەیر داین حەوضی کەوسەر تایبەتمەندیەکە و تەنها بۆ ئومەتی ئیسلام و ئومەتی محەممەد المستەفایە دەرگای لای ڕاستی بەهەشت و نیوەی ئەهلی بەهەشت و یەکەمین ئوممەت کە دەچێتە ناو بەهەشتەوە هەر بریتیە لە ئوممەتی ئیسلام لە پاش ڕەحمی خوای پەروەردگار شەفاعەتی ڕەسول الله و ڕۆشتنی حەفتا هەزار لەم ئوممەتە بەبێ حیساب بۆ ناو بەهەشت تایبەتمەندیەکی دیکەی ئوممەتی ئیسلامە ئێمە ئاخر ئوممەتین لەسەر زەویدا بەڵام یەکەمین ئوممەتین لە ڕێز و پلە و پایە و چوونمان بۆ بەهەشت ئێمە ئەو ئوممەتەین کە خوای پەروەردگار بە مانگ بە ڕۆژی جومعە تایبەتمەندی پێبەخشیوین هەموو ئەم تایبەتمەندیانەش دەگەڕێتەوە بۆ ئەوەی کە خوا جل جلاله لەبەر گەورەی و لەبەر مەقامی تایبەتی ڕەسول اللە صلی اللە تعالی علیه وسلم ئوممەتەکەشی تایبەت کردووە چونکە پێغەمبەرمان گەورەترین و ڕێزدارترین و پایەدارترینی پێغەمبەرانە علا نبینا و علیهم الصلاة والسلام بۆیە مسلمانانی ئازیز بەردەوامین لە خزمەت زنجیرە وتاری وەعلەمو ئەن فیکم رەسول اللە ئایا هەست دەکەین کە لەگەڵ پێغەمبەرا دەژین و وا دەزانین پێغەمبەری ئازیز لە ناومانایە هكذا علمنا الرسول صلى الله عليه وسلم پێخەمبەری ئازیز چی فێرکردین بۆیە مسوڵمانانی ئازیز ئێمە بە بەردەوامی و بە درێژایی ساڵ هیچ ڕۆژ و مانگ و هەفتەیەک تایبەت ناکەین بۆ دیداری ڕسول الله عليه صلاة وسلام بەڵکو تەواوی تەمەنمان تەواوی میحراب و مینبەرمان لە خزمەتی ژیان نامەی ئەو پێغەمبەرە ئازیزەدایە ئایا جگە لەو هیچ کەسێکی دیکە هەیە ڕەحمەتەن للعالمین بێ ئایا جگە لەو هیچ باوکێک هەیە بەسۆزتر بێت لە باوکایەتی پێغەمبەری ئازیز بۆ ئێمە بۆیە مسلمانانی ئازیز سەرشتان ڕادەکێشم بۆ لە خزمەت ژیاننامەی پێغەمبەردا بەردەوام دەبین چونکە گەر بەڕێزێک دەیەوێت مامۆستای ڕەوزە یان مامۆستای دایەنگا بێت با بچێتە خزمەتی ڕەسول الله بزانێ حەسەن و حسین و زەینەبی چۆن پەروەردە کردووە مامۆستایەک گەر دەیەوێ لە مامۆستایەتیدا سەرکەوتوو بێت ڕسول الله شانازی پێوە بکات و بە ئومەتی خۆی قبوڵی بکات و مامۆستای سەرەتایی بێ، دەبا بچێتە خزمەتی ئازیز و خۆشەویست و نووری چاوانمان وەک مامۆستایەکی بنەڕەتی ببینێ، چۆن ئیبن عەباس و زەیدی کوڕی ثابتی پەروەردە کرد. گەر بەڕێزێک مامۆستای ئامادەییە، دەبا بە هەمان شێوە بچێتە خزمەتی ئەو سەردارە و ئەو بەڕێزەی کە چۆن گەورەپیاوانێکی وەکوو عەبدوڵڵای کوڕی مەسعوود و ئوسامە و ئوبەی کوڕی کەعبی پەروەردە کرد گەر کەسێک مامۆستای زانکۆیە با بچێتە خزمەت مامۆستای هەموو مامۆستایان کە رسول الله عليه صلاة وسلام چۆن سیدنا ابو بکر و عمر و عثمان و علی تیادا پەروەردە کرد بۆیە گەر کەسێک دەیەوێ باشترین باوک بێت دەبا بچێتە خزمەتی رسول الله گەر کەسێک دەیەوێ باشترین هاوسەر بێت دەبا بچێ بپرسێ لە خاتوو عائیشە و خەدیجە و سەودە و مەیمونە تا بزانێ ڕەسول اللە چ هاوسەرێک بووە گەر دایک و خوشکێک دەیەوێ بزانێت باشترین ئافرەت بێ و ڕەسول اللە ئەوی قبول بێ با بچێتە خزمەتی دایکەکانمان خێزانانی پێغەمبەری ئازیز صلی الله تعالی علیه وسلم بەڵێ مسوڵمانانی ئازیز گرنگە بەرچاوڕونیمان بە ئێوەی ئازیز بەخشی سەبارەت بەوەی کە پێغەمبەرمان ئەمری چی پێکردوین جێبەجێی بکەین بەڵام پێویستە ئێمە بزانین کە خۆشەویست و نوری چاومان تەنها ئەمری نەکردووە بەڵکو نەهیشی کردووە بۆیە پەروەردگارمان دەفەرمێ وما آتاكم الرسول فخذوه ئەوەی پێغەمبەری ئازیز ئەمری پێکردووە وەری بگرن کاری پێ بکەن وما نهاکم عنه ئەوەشی نەهی لێ کردووە بۆیە پێویستە ئێمەی ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم بەرچاومان ڕوون بێت کە پێغەمبەری ئازیزمان دەفەرمێ بڵێن دەفەرمێ بیکەن بە هەمان شێوە دەفەرمێ لا تفعل مەیکەن لا تقل مەیڵێن بۆیە ئێمەی ئومەتی ئیسلامی پێویستە لەم هەفتەیەدا بچینە خزمەتی ئەو نەهیانەی کە پێغەمبەری ئازیز کردوێتی ئەو تایبەتمەندیانەی کە ئاماژەمان پێدا جێگای دڵخۆشی بۆ ئێمەی ئومەتی ڕسول الله خوای پەروەردگار هەموو لایەکمان بە ئومەتی ئەو قبول کات بەڵام ئایا ئێمە بەزار ئومەتی ڕسول اللهین بە تەسکەرە ئومەتی ڕسول اللهین یان بە کردار ئێمە شانازی بە هەویەی ئومەتی محەممەد بوونەوە دەکەین ئێمە ڕێگا و ڕێبازی ئەو پێغەمبەرە ئازیزەمان بەرز ڕاگرتووە مسلمانانی ئازیز ئەو پێغەمبەرە ڕەحمەتەن للعالەمینە بەشێک لە فەرموودەکانی بریتیە لەوەی کە حەزەرمان پێدەدات ئاگادارمان دەکاتەوە وشیارمان دەکاتەوە لەوەی کە دەفەرموێ لە ئومەتی من نییە کەواتە لیس هکذا علمنا الرسول چۆن فێرمان دەکا وەکو ئەو بین بە هەمان شێوە پێمان دەڵێ ئاوا مەبن ئاوا مەکەن بۆیە گەر کەسێک ئاگاداری فەرموودەکانی لەیسە مننا نەبێت ڕەنگە گفتار و کردارێکی لێ بینرابێ و بیسرابێت کە پێغەمبەری ئازیز ئومەتەکەی ئاگادار دەکاتەوە ئامان خۆتان بپارێزن لەوەی کە بەر ئەم هەڕەشانە نەکەون خۆشەویستمان دەفەرموێت ليس منا من لم يتغن بالقرآن لە ئومەتی من نییە من شانازی پێوە ناکەم کەسێک لە خزمەتی خوێندنەوە و جوان خوێندنەوە و دەنگخۆشی و کارپێکردن و ژیان لە خزمەتی قورئاندا بەشێک نەبێ لە کاتەکانی زینوا القرآن بأصواتکم ئەو قورئانە کە کەلامی رب العالمینە گیانی گیانمانە بەڵام ڕەسوڵ اللە دەفەرمێ بە سەوتان بە دەنگ خۆشیتان بە جوان خوێندنەوەتان بە چوونە خزمەتی ئەو قورئانە جوانتری بکەن ئەم فەرموودەی پێغەمبەری ئازیز ئاگادارمان دەکاتەوە کە خەیرکم من تعلم القرآن وعلمه قورآن شەفاعەتت بۆ دەکا وەگەر ناشکاتمان لێ دەکا گەر نەچینە خزمەتی قورآن گەر ڕۆژانە نەچینە خزمەتی قورآن لە نوێش لە دەرەوەی نوێژ، لە بەیانیان، لە ئێواران، لە خزمەتی قورئاندا گەر چۆک دانەدەین، ئاگادارمان دەکاتەوە دەفەرموێ، لە من نییە. لە فەرموودەیەکی دیکەدا پێغەمبەری ئازیز ئاگادارمان دەکاتەوە دەفەرموێ، لەیس منا من عمل بسنة غیرنا لە من نییە کەسێک ڕێگا و ڕێبازی ئوممەتێکی دیکە بگرێتە بەر. دەفەرموێ، لەو ڕێگا و ڕێبازانە، النکاح من سنتی، هاوسەرگیری سوننەتی منە، فمن رغب عن سنتی، ئەو کەسەی پشت بکاتە نیکاحی شەرعی، واتە چاو ببڕێتە زینا، واتە زەمینە سازی بکا بۆ زینا، واتە لەبری هاوسەرگیری و نیکاحی شەرعی کۆمەڵگا بەرەو نێربازی و مەیبازی و مێبازی بەرێ دەفەرمێ فەلەیس منی ئەو کەسەی نزیک لە ئافرەت ببێتەوە یان ئافرەت نزیک لە پیاو ببێتەوە بەبێ نیکاحی شەرعی رسول الله دەفەرمێ فمن رغب عن سنتي فليس مني ئەوە لە من نییە ئەو کەسەی کە ئەم کارە ئەنجام بات چین و توێژی بەساڵاچووان، چین و توێژی منداڵان، چین و توێژی زانایان یان مامۆستایان ئەهلی عیلم دەفەرموێ لە من نییە کەسێ ڕێز لە بەساڵاچووان نەگرێ، لە من نییە کەسێک حورمەت لە بەساڵاچووان نەگرێ، لە پشتی چەماوەیان، لە گاچۆنی دەستیان، لە پێڵاو بۆ دانانیان، لە دەرگا بۆ کردنەوەیان، لە دەنگ بەرز نەکردنەوە بە سەریاندا، لە خزمەتکردنیان، لەوەی کە ببی بە گاچۆنی دەستیان. چونکە پێغەمبەری ئازیز دەفەرمێ لە من نییە ئەوەی ڕێز لە پیر و بەساڵاچوان نەگرێ لە من نییە ئەوەی ڕەحمی نەبێ بە منداڵان لە من نییە ئەوەی ڕێز لە عولەما نەگرێ بە پلەی یەکەم ئەو عولەمایانەی کە عاملن بە سنەتی ڕەسول الله ئەو عولەمایانەی کە ڕێپیشاندەری ڕێگای ڕاستی و ڕووناکی ئوممەتن، ئەو زانا و مامۆستا بەڕێزانەش کە نەخوێندەواری لەناو دەبەن و ئوممەت وشیار دەکەنەوە پێویستە ڕێزیان لێ بگیرێ. بەڵێ خۆشەویستمان عەلەیه سەلات و سەلام لە فەرموودەیەکی دیکەدا هەر لە بواری تەعامول و بواری کۆمەڵایەتیدایە دەفەرموێ لیس منا من خبب امرأة علی زوجها ئوممەتی من نییە هەر کەسێ ژنەکەی هەڵبگێڕێتەوە لە پیاوەکەی خۆی دڵیش ژنێک بتۆرێنێ لە هاوسەری خۆی و بەرە و ڕای کێشێ بەرە و حەرام یان بەڵێنی پێ با تەڵاق وەربگرێ و ئەم بیخوازێ پێغەمەری ئازیز دەفەرمێ ئەوە ئومەتی من نییە لە تەشابوهدا پێغەمبەر ئاگادارمان دەکاتەوە دەفەرموێ لەیس من لەیس منا من تشبه بالرجال من النساء ولا من تشبه بالنساء من الرجال دەفەرمێ ئافرەتانێک خۆیان دەشبهێنن لە دەنگیان لە قژیان لە جلوبەرگیان لە هەڵسوکەوتیان بە پیاوان پیاوانێکیش خۆیان دەکەن بە ئافرەت، هەڵسوکەوتیان، دەنگیان، جلوبەرگیان، دەفەرموێ لە ئوممەتی من نییە، پیاو دەبێ پیاو بێ، ئافرەتیش دەبێ ئافرەت بێ، دەبێ لە یەک جیابکرێنەوە بەو سیمایەی کە خوای پەروەردگار پێی بەخشیون. لە تەشابوهدا پێغەمبەری ئازیز علیه صلوة و سلام دەفەرموێ، لیس منی، لە من نییە بەتایبەتی، کێ؟ من، یەکەمینیان، حلقە، دەفەرمێ ئەوانەی کە عادەتی جاهیلیە و قژ دەڕننەوە قژ بەسەری خۆیان دەوە نایەڵن لە کاتی بەڵا و مسیبەتە وەسەلەقە ئەو کەسانەی دەنگ بەرز دەکەنەوە و بە عاداتی جاهیلی دەقیڕێنن دەگرێن بە جۆرێک کە گریان گەرم دەکەن بە تایبەتی تەعزیەکان گەرم دەکەن وەخەڕق و هەروەها ئەو کەسانەی کە جلوبەرگ لەبەری خۆیانە دادەڕن حاشا لە من نین پێخمبەری ئازیز دەفەرموێ هەڕەشەیە دەکا لە تەشابهدا دەفەرموێ لە من نییە ئەوەی دەستکاری سمێڵی نەکات ها سەرنج بن خەڵکێک هەیە سمێڵی دەیەڵێتەوە بە نیومەتر درێژی دەکات دەیگێڕێتەوە یان شانازی بە سمێڵەوە دەکات پێغەمبەری ئازیز دەفەرموێ ئێوەی ئومەتی من بەر سمێڵتان بکەن نابێ سمێڵتان بێتە ناو دەمتان نابێ بچێتە ناو خواردن و ناو ئاوەوە سێن تەشابوهەکەن کە پێغەمبەری ئازیز ئاگادارمان دەکاتەوە خۆشەویستمان لە بواری سیاسیدا دەفەرموێ دەفەرموێ خەڵکانێک هەن لە بواری سیاسیدا ئەم هەڵس و کەوتەیان هەبێ حاشا لە من نین دەفەرمێ ئینەها ستەکون و ئومەڕا کاربەدەستان و خەڵکانێک دێن کە دەبن بە حاکمی ئومەتم یکەذبون ویظلمون یەک پارچە درۆ دەکەن یەک پارچە ستەم دەکەن فمن صدقهم بكذبهم واعانهم على ظلمهم هەر کەسێ درۆکانیان بەڕاست بزانێ یەک دوو پشگیری زوڵمەکانیان بکا و بەڵێ بکا بۆ زوڵمەکانیان دەفەرمێ فليس منا لە ئێمە نییە ولست منه ئێمە و من لەوان نیم بەڵکو دەفەرمێ بەڵێ خۆشەویستانم هەر لە بواری سیاسیدایە پێغەمبەری ئازیزمان دەفەرموێت عەلەیه سەلات وەسەلام دەفەرموێ ئەو کەسەی ئەگەر بەقەدەڵ بەقەدەر ئەو سیواکە کە نمونە پێغەمبەری خوا بە سیواک دێنێتەوە تاڵێک لەو سیواکە بکەیتەوە ڕیشاڵکێک شت بدزێ لە هی ئومەت حاشا لە من نییە ڕاوڕووت تاڵانی، ئەمە پێغەمبەری خوا دەفەرموێ لە بوارێکی دیکەی سیاسیدا دەفەرمێ لەیس منی من حمل علينا السلاح یان لەیس منا ئەوەی چەک هەڵبگرێ لە ئومەتی من لە من نییە لە فەرمودەیەکی دیکەدا دەفەرمێ لەیس منا من رمانا بالنهار ئەوەی لە شەودا، ئەوەی بە ڕەشەکوژی، ئەوەی بە پەنهان، ئەوەی بە جاسووسی دێ خوێنی ئوممەتی من دەڕێژێ حاشا لە من نییە. بەڵی پێخەمبەری ئازیزمان لە بواری ئابۆریدا خەڵکانێک ئاگادار دەکاتەوە و دەفەرموێ لە من نییە. خۆشەویستمان چووە ناو بازاڕەوە دەستی مبارەکی قوربانی دەستی بم خستیە ناو خواردنێکەوە بە پەنجەی مبارەکی خواردنەکەی هەڵدایەوە ئەو کەسەی غەش بکا لە من نییە ئەو کەسەی تەزویر کات ئەو کەسەی تاریخ بگۆڕێ ئەو کەسەی عیلاج و حەپی ئێکسپایر بێنێ ئەو کەسەی ماسی قوتو بە ماسی خۆمانە بفرۆشێ ئەو کەسەی ماسی حوز بە ماسی بح ماسی بحر بفرۆشێ هەر یەکێک لەم جۆرانە ئەوە پێغەمبەری خوا دەفەرمێ غەشە و تەزویرە و ئەوە لە من نییە لە بواری عیبادەتە پێغەمبەرمان دەفەرمێ عەلەیهی سەڵات وەسەلام نوێژ نوێژ نوێژ جیاوازی نێوانی مسوڵمان لەگەڵ گاور و چولەکە بریتییە لە نوێژ فمن ئەقامەها فقد ئەقام الدین ئەو کەسەی نوێژ پیادە بکات دینی پیادە کردووە چونکە نوێژ کۆڵەکەی ئەم ئیسلامەیە ئەو کەسەی نوێژی نەبوو ئەوە کۆڵەکەی ئیسلامەی ڕوخاندووە و ئیسلامی جێبەجێ نەکردووە خۆشەویستانم پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه و سلم فەرموودەکانی لەیسەی زۆرن ئێمە وشیار دەکاتەوە لەوەی کە ئێمە ئومەتێکی وشیار بین ئێمە ئومەتێکی بە ئاگا بین ئێمە ئومەتێک بین کە بزانین ئاگادار بین ئەو خۆشەویستە ڕەحمی کاتێک لەگەڵ ئێمەدایە کە ئێمە پابەندی ڕێگا و ڕێبازی بین دەتان بەم بەرەو قیامەت خۆشەویستمان شتێک دەفەرموێ زۆر سەرنج ڕاکێشە ئایا لەزەتمان لەم فەرمودەی پێغەمبەری ئازیز بینیوە کە خۆشەویستمان دەفەرموێ ئینی فەرتکم عەلە الحەوت پێشتان کەوتوم چاوەڕێتانم ئامادەسازی کراوە لەسەر حەوضی کەوسەر ئەمن بۆ خۆم لە پێشوازی ئێوە دام لەسەر حەوضی کەوسەر خوایە بە دیداری و پێغەمبەر ئازیز شادمان کی خوایە لەسەر حەوضی کەوسەر کۆمان کەیتەوە دەفەرمێت ئەیان ناسمەوە ئاسەواری نوێژ و عیبادەت و ئومەتی منیان پێوە دیارە ئەوانیش من دەناسن ئا لەو یادایە ثم يحال بيني وبينهم بەربەستێک لە نێوانی من و ئەو ئومەتا دروست دەکرێت ئەو قەوما دروست دەکرێت ئەو ژن و پیاوانە دروست دەکرێت ئەفەرمێ ئا لەو یادا سەیر ڕەحمەتی بکەن فأقول إنهم من أمتي أو أمتي منن ئەڵێ فیقال دەنگێک دەڵێ انک لا تدری انک لا تدری ما احدث بعدک ئەتۆ نازانی دوای تۆ چیان کرد ئەتۆ نازانی دوای تۆ لەگەڵ ئاینەکەی تۆ لەگەڵ ڕێبازەکەی تۆ لەگەڵ سنەتەکەی تۆ چۆن مامەڵەیان کرد ئەتۆ نازانی دەستکاری نوێژە فەرزەکانیان کرد ئەتۆ نازانی دەستکاری سنەتەکانی تۆیان کرد ئەتۆ نازانی حەڵاڵ و حەرامیان تێکەڵاو کرد ئەتۆ نازانی خەڵکێک هەیە لە ئومەتەکەی تۆدا خۆی بە ئومەتی تۆ دەزانێ و عارەق دەخوات خۆی بە ئومەتی تۆ دەزانێ و زینا دەکات خۆی بە ئومەتی تۆ دەزانێ ڕەنگە ئاوی زمزەمیشی بیتێ بیخوا بەڵام گۆشتی بەرازیش بخوات خوێنی مسلمانانیش حەڵال بکات زوڵم لە مسلمانانیش بکات ئەی تۆ نازانی ئەی پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام ئافرەتانێک هاتوون لە ئومەتی تۆ خۆیان بە قەڵەم دەدەن بەڵام نیساون کاسیاتون عاریاتون مائیلاتون مومیلات خۆت خەبەر داوای پێغەمبەری خوا ئەم ئافرەتانەی کە خۆیان ڕوت و قوتەکەنەوە ئوممەت لە خشتە دەبەن گەنجان هەڵدەدێرن جلی تەنک و تەسک لەبەر دەکەن ئەمانە خۆیان عەرز دەکەن پێغەمبەری خوا فەرمی نەک ناچنە بەهەشتەوە بۆنی بەهەشت نابیسن ئەی پێغەمبەری ئازیز خۆت نەت فەرمووە کاربەدەست و خەڵکانێک لە بواری شورتەی و پۆلیسی و ئاسایش و هەر بوارێکدا قەمچی دەستیان کێبڵی دەستیان بۆ ئەوەیە زوڵم لە مسلمانان بکەن لە خەڵکی بکەن خۆت نەت فەرمۆوانەی کە ئاوا زوڵم دەکەن حاشا ئەوانە بۆنی بەهشتیش نابیسن و من لەوان بەریم و ئەوان لە من بەرین خۆشەویستانم کەواتە ئەم فەرمودەی پێغەمەری ئازیز هەموو لایەکمان بە ئاگادار بکاتەوە وشیارانە مامەڵە بکەین کە خۆمان بپارێزین لە هەڕەشەکانی پێغەمبەری ئازیز کە دەفەرموێ لەیسە منی بۆیە لەگەڵ ئەوەی کە ڕەحمەتە للعالەمینە بەڵام ئەگەر پشکەینە پەیامەکەی ئەگەر بێئەدەبی بکرێ بەرامبەر ڕێگا و ڕێباز و سنەتی لەگەڵ فەرموودەکانیدا خەڵکێک بێئەدەبی بکات دڵنیا بێ لەوەی کە پێغەمبەری ئازیز هەر کەسێ پشت کاتە قورئان و پشت کاتە ڕێگا و ڕێبازی ئەوا لە ڕۆژی قیامەتە پێغەمبەری ئازیز ڕەحمەتی شەفاعەتی بەر ئەو کەسانە ناکەوێ خوای بۆ خاتری اسمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە لێت داواکارم خوایە بە ئوممەتی ئەو ئازیزە قبوڵمان کە خوایە لەسەر ڕێگا و ڕێبازی ئەو پێغەمبەرە خۆشەویستە بمان ژیێنە و بمان مرێنە خوایە لەسەر حەوضی کەوسەر کۆمان کەرەوە یا رب العالمین خوایە ڕەحمەتی خۆت بۆ ئوممەتی ڕسول الله دابارێنە خوایە ئوممەتی ڕسول الله لەو قۆناغی ذلت و نەهامەتی ڕزگار کە یا رب یا رب العالمین خوایە ڕەحم بە ساڵاچوانمان کە خوایە ڕەحم بە گەنجانمان کە خوایە ڕەحم بە نەخۆشەکانمان بکە خوایە نەخۆشانێکی زۆر لە مزگەوتە لەم گەڕەکە لەم شارە لەم هەرێمە لە دەرەوەی هەرێم یا الله محتاجی شیفان خوایە شیفایان بە خوای پەروەردگارەوانی منداڵیان نیە منداڵیان پێ ببەخشە خوایە وانی منداڵیان نیە منداڵیان پێ ببەخشە خوایە وانی لە کوڕان و کچانمان هاوسەرگیریان نەکردووە یا الله بۆیان ئاسان کە خوایە دەرگاکانی خێرمان لێ بکەرەوە خوایە دەرگاکانی شەرمان لێ داخە